شوێنی ئەو بی چۆن دەبیت لەم مووقیفەدا بۆ نمونە یعنی على سبیل مثال نمونەیەک بینەوە تۆ لە ترافیک لایتێک وەستاویت سارێک لە پشتەوە دەستی کردو بە هۆڕن لێدان باشە تۆ لە خۆتەوە یەکسەر تووڕە دەبی و لەوانەیە قسەی پێ بڵی بەڵام تۆ خۆت لە شوێنی ئەو دابنێ چێ دەڵێ نەخۆشێکی پێ نییە چێ دەڵێ ئیشێکی زۆر زۆر زەڕوری نییە چێ دەڵێ حاڵەتێک نییە کە قابلی ئەوە نییە کە چاوەڕێ بکات تۆ لە خۆتەوە یا دەیەوێت پێشت کەوێتەوە مەتەلەن یەکسەر گومانی ئەوە مەبە کەەوە کەسێکی خراپە ئەوە کەسێکی بۆ نمونە هەرزەیە ئەوە کەسێکی مەغرورە یەکسەر گومانی خراپ مەبە تۆ خۆت لە شوێنی ئەو دابنێ چێ دەڵێ خاوەنی کۆمەڵێک عزر نییە ئەو کاتەکە تۆ لە شوێنی ئەو بی ئایا حەز دەکەی کەس قسەت پێ بڵێ کاتێک بە پەلە بیت و پەلە بکەیت حەز ناکەی کەس قسەت پێ بڵێ بەڵکو حەز دەکەی خەڵک گومانی چاکت پێ برێ چکە تۆ عزرێکت هەیە لە هەموو شتێکدا براکانم ئینسان کە بێت و گومانی باش بە بەرامبەرەکەی ببا و خۆی لە شوێنی ئەو دابنێت ئەو کاتە ئەوە بە دووری دەگرێت لەوەی گومانی خراپ بە بەرامبەرەکەی ببات فهذا يدعو لالتماس المعاذير ئەوە وا لە تۆ دەکا کە دائما عذر بۆ بەرامبەرەکەت بێنیتەوە واد لێ دەکا عذر بۆ بەرامبەرەکەت بێنیتەوە کە خۆت لە شوێنی ئەو دانێ چکە تۆ حەز دەکەی دائیمەن کە هەر هەڵەیەکت کرد بەرامبەرەکەت یەکسەر ڕەخنەت لێ نەگرێ عزرێکت بۆ بێنێتەوە کە هەر شتێکت کرد ظاهری لە نەزەری خەڵکدا هەڵا بوو پێت خۆشە یەکسەر خەڵک ڕەخنەت لێ بگرێ یا ئیسیفسارکەن بۆچی ئەو کارت کرد چێ دەڵێت و عزری خۆتت پێێوانە بێگومان دەی خۆت لە شوێنی ئەو کەسە دابنێ چۆن حەز دەکەی خەڵک گومانی باش بە تۆ ببەن خەڵک عوزر بۆ تۆ بێننەوە تۆش ئاوا بە لەگەڵ بەرامبەرەکەتدا گومانی باش بە خەڵک بەرە و عزر بۆ بەرامبەرەکەت بێنەوە کە لە شتێکدا ظاهری بە هەڵەدا چووە ئەو کاتە تۆ تووشی ئەوە نابی کە زۆڵم لە خەڵکەی تووشی ئەوە نابی کە دڵت حەقدی تێدا دروست بە بەرامبەرەکەت و تووشی ئەوەش نابی کە لێکدانەوەی غەڵەت و هەڵا بۆ بەرامبەرەکەت بکەیت ئەمە ڕەوشتێکی جوانە براکانم فەرمێ باشترین ڕێباز بۆ ئینسان بۆ ئەوەی ڕەوشتی جوان بێت چییە چۆن مامەڵە بکە ئەوەیە کە ئەنتەقیسە ناسە بینەفسیک قیاسی خەڵک بە خۆت بکە قیاسی خەڵک بە خۆت بکە چۆن حەز دەکەی خەڵک بە جوانی مامەڵەت لەگەڵ بکە گومانی باشت پێ ببن قسەکانت و کردەوەکانت و هەڵچ و کەوتەکەت بە جوانی تەفسیرکەن وەکو خۆت دەتەوێت نەگوەکو ئەوان دەیانوێت کە ئاوات لە خەڵک دەوێت تۆش ئاوا بە بۆ خەڵک پێغەمبەری خوا علیە سڵات سلام دەفەرمێ لا یؤمن ئەحدکم حتا یحب لأخیه ما یحب لنفسه کەس لە ئێوە ئیمانی تەواو نییە تاوەکو ئەو شتەی بۆ برای مسل بۆ خۆی پێخۆشە بۆ برای مسلمانیشی پێخۆش بێت دەنا ئیمانە تەواونی ئیمانت نقصان و تاوانباری تا نەگەیشت نەگەیت تا ئەو مەرتەبەیەکە ئەن تحب لە یەخی کەما تحبه لنفسك بۆ برای مسلمان پێخۆش بێ هەمان شت کە بۆ خۆشت پێخۆشە چۆن پێت خۆشە گومانی باشت پێ ببرێ ئاوا تۆش گومانی باش بە برای مسلمانت ببە قال ابن حزم من أراد الإنصاف فليتوهم نفسه مكان خصمه فإنه يلوح له وجه تعسفه هر کەسێک کە دەیەوێ کەسێکی منصف بێ کەسێکی دادپەروەر بێ کەسێک بێ زۆڵم لە خەڵک نەکە با دائیمەن خۆی وات دابنێ کە لە شوێنی خەسمەکەیەتی ناحەزەکەیەتی بزانە ئەو هەڵوێستی تۆ هەڵوێستە چۆن دەبێت کە لە شوێنی ئەو بی ئەوە وات لێ دەکا کە تووشی هەڵە نەبی و بۆ دەردەخا کە ئەو کابرایە بۆ وای کردووە خاڵی سیهشتمان باس کرد براکانم سیونۆ مصاحبة الأخيار وأهل الأخلاق الفاضلة چی وا لە من و تۆ دەکا ڕەوشتمان جوانتر و بەرزتر بێ هاوڵێتیکردن و هاوڕێەتیکردنی چێ ڕفاقەتیکردنی کەسانی خیار کەسانی باش بۆیە ئینسان هەوڵدا هاوڵێتی کەسانێک بکات کە ڕەوشتیان جوانە ئەخلاقیان بەرزە ئیمانیان ڕاست و دروستە نەک هاوڵێتی کەسانێکەکەی کە خەلەل هەبێ یا لە دینیان یا لە ڕەوشتیان تەماشاکەن ئەم دوو قەزیەیە چەند گرنگە بۆیە پێغمبەری خوارەی سەڵات سلام دەفەرمێ ئیدا جا ئەکم ئەگەر کەسێک هات داخوازی کچتانی کرد من تەڕدەونە دینە هو وە خلوقە کە لە دینی و لە ئەخلاقی ڕازی بن لەم دووشتەی نەک لە بواری مەعیشەتی و بواری ئیشتیماعی و ئیقتصادی و ماڵ و شەهاد نە هیچی نە کەسێک کە هات لە دین و ئەخلاقی ڕازی بوون فەزەوجو کچی بدەنێ دین و ئەخلاق چوە گرنگتریش لە مرۆڤدا ئەو دوشتێ برام دین و ئەخلاق و دینیش لە پێش ئەخلاقە بەوە نەخەڵەتێ هەر کەسێک ڕەوشتێکی تیجاریان هەبێ یا ڕەوشتێکی یعنی مکتسەبی هەبێ کە مەبەستی پێی ڕیا بێ مەبەستی پێی مەکسەبێکی دنیایی بێ ئەوە بە تەنها ئەساس نییە دەبێت چی لەگەڵ بێت دینەکەشی ڕازی بی کە عقیدەکەی جوان بوو ڕەوشتەکەیشی جوان بوو ئەو کاتە شایستەی ئەوەی ئینسان هەموو کارێکی باشی لەگەڵ بکات بۆیە براکانم تەنها بە ڕەوشت نییە بە تەنها و تەنها بە بیر و باوەڕیش نییە پێویستە ئینسانی مسلمان هەردووکیانی باش بێ وەکو لە سەرەتای ئەم کتابەدا باسمان کرد هەردووکیان بە یەکەوە لکاون بۆیە ئینسان هەوڵی ئەوە بدا ڕەفاقەتی کەسێک بکات کە هەردووکیانی جوان بێت نەڵێ وەڵام من ڕەفاقەتی فلانە کەس دەکەم وڵا خۆ من دەزانم عقیدەکەی باش نییە بەڵام وڵی ئەخلاق و ڕەوشتێکی جوانی هەیە فلانە کەس چونکە ئەخلاق و ڕەوشتی جوانە بەلامەوە باشتر ڕفاقەتی بکەم لەوەی ڕفاقەتی کەسێک کەم کە ئەخلاق و ڕەوشتی جوان نەبێ بەڵام عقیدەکەی ڕاست و دروست بێ ئەوە دەڵێن لە فەرزێکا کە کەسی وا هەبوو عقیدەی ڕاست و سەلیم بوو بەڵام ڕەهشتی جوان نەبوو ئێستاش ئەوە ئەهوەنترە شەڕ و خراپەکەی ڕفاقەتی بکەیت لەوەی کە تۆ ڕفاقەتی کەسێکەکەی ظاهر ڕەوش جوان بەڵام عقیدە و بیرروباوەڕ فاسد بۆیە زانایانی سەلەف وتویانە ئەگەر کوڕەکەم ڕەفاقەتی کەسێکی فاسقی سەرجاددە بکات بەڵام عقیدەکەی عقیدەی ئەهلی سنە بێ بەلامانەوە ئەهوەنترە زەرری کەمترە لەوەی هاوڵێتی کەسێکی مبتدیعکە ئەگەر ظاهری ئەخلاقیشی زۆر جوان بێت چکە گرنگترینش لە ئیساندا چیە برام دین و ئەخ... دین و عقیدەیە بۆیە دین و عقیدە بەگرنگ بگیرێ ئەوجا ڕەوشتی جوانیش خلاصە کە بتەوێ ڕەوشت جوان بێ و بۆ ئەوەی کە ڕەوشتی جوان لە ناخی تۆدا بچەسپێت و بڕوێت بۆچی براکانم چونکە فەلمەڕ و مولە عونبی محاکاتی من حولە ئینسان خۆی بەوە گرتووە کە دائیمەن تەقلید و لاسایی ئەو کەسان دەکاتەوە لە دەوروبەرینی ئینسان وایە بتەوێ نەتەوێت تۆ لەگەڵ کۆمەڵێک بین ئللا کاریگەری ئەو کەسانت لەسرە یا مؤثری یا متەثری یا هەردووچیانی یا کاریگەریت دەبێت لەسەر دەوروبەرت یا دەوروبەرت کاریگەری لەسەر دەبێت یا هەردووچیانی کاریش لە خەڵک دەکەیت و خەڵکیش کارت تێ دەکات بۆیە مادام وایە ئینسان دائیمەن ڕفاقەتی کەسانێکە کە ئەگەر هات و کاریگەری ئەوانت لەسەر بوو ئیسیفادەیان لێ بکەیت و پەروەردەکردنیش بە عملی زۆر کاریگەری زیاترە لە پەروەردەکردن بە نەزەری و بە قسە ئەگەر بێت و تۆ بۆ نمونە تۆ دابنیشی یەک مانگ دەرسی ئەخلاق بخوێنیت بە نەزەری سوودی هەیە بەڵام لەوە سوودی زیاتر کە تۆ ڕفاقەتی کەسێک کەیکە عقیدە و ڕەوشتی جوان بێ بە عملی و لە تۆ دەکرێت تەسیرت تێ دەکات کە تۆ تلقائیەن و مەرحەلە مەرحەلە تۆ ئەخلاق و ڕەوشتی خۆت جوانکەی بۆ چونکە ئەوەی بە نەزەری دەیخوێنی ئێستا بە عملی لە چێدا دەبینیتەوە لەو شخصی ڕفیقتدا دەبینیتەوە پێغمبەری خوا عليه سڵاو سلام کانە خلوقه چی القورآن نەک کان قرآنا یمشی علی الارض وەکو هەندێک بانگخواز وا دەڵێن ئەوە غەڵەتێکی گەورەیە دەڵێن پێغمبەری خوا قورآانێک بوو بەسەر زەویدا ئەڕۆیشت ئەمە هەڵەیە استەغفر الله قورآن کەلامی خوایە و مەخلوق نییە پێغمبەری خوا علیه السلام مەخلوقە و کەلامی خوا نییە قەت نابێت تشبیهی پێغمبەری خوا بکەین بە قورآن دەی بڵێن ئەخلاقەکەی وەکو قورآن بووە بە گوێرەی قورآن بووە ڕەوشتی ڕەوشتی قورآانی بووە ئەمما بڵێین پێغەمبەر قورئان بۆ لەسەر زەوی ڕۆیشتووە ئەستەغفر الله ئەو کاتە پێغەمبەریشمان کردە صفەتی خوا ئەو کاتە پێغەمبەریش مەخلوق نییە و پێغەمبەریش بەشێکە چی صفەتێکە لە صفاتی خالق ئەوش کوفرە پەنا بەخوای گەورە بە وریابین کەواتە پێغەمبەری خوا علیه السلام ڕەوشتی ڕەوشتی چی بوو قورئانی بوو کە تۆ لەگەڵ کەسێک مامەڵە بکەی ڕەوشتەکانی جوان بێت بێگومان کاریگەریت لەسەر دەبێت و ئیسیفادە دەکەی بۆیە هەوڵدە مصاحبە و ڕفاقەتی کەسانی خراپ نەکەی چونکە ڕەوشت و ئەخلاق و عادەت و داب و نەریتی ئەوان هەڵدەگرێت و لە عەربیشدا دەگوترێ ئەساحب و ساحب ئەساحب ساحب یان چی ها کاکە هاوڵ ڕاکێشەرە ئەوەی کە هاوڵتە ڕات دەکێشێ ڕات دەکێشێ بۆ هەمان بیر و باوەڕ و ئەخلاق و ڕەوشی خۆی بۆیە وریا بە تۆ هاوڵێتی کەسێکە کە ڕایکێشای بۆ جوانی و ئەخلاق ڕەوشت بەرزی ڕاکێشێت نەک بۆ فەسادی و خراپەکاری و دووری لە طاعەت و عیبادەت ڕات بچێشێ خاڵی چل براکانم الاختلاف الى اهل الحلم والفضل وذوي المروءات ئەمەیان فەرقی چییە لەگەڵ سیونۆ سیونۆ یعنی تۆ ڕەفیقەکانت با کەسانی باش بن ئەوە یعنی بچی بۆ لای بچی بۆ لای ئەو کەسانە مەبەست چیە برا بەڕێزەکانم هەندێک کەس هەیە مەقامی مەقامی تۆ نییە کە تۆ ڕەفاقەتی بکۆی خۆ ڕەفیقی تۆ نییە لە ئاستی تۆدا نییە یا لە تەمەنیدا یا لە علمیدا یا لە کۆمەڵێشتدا لە ئاستی تۆ نییە ببێتە ڕەفیقی تۆ ڕۆژانە بەیەکەوە پیاسە بکەن بۆ بازار و بۆ ئەو لاولا ئەی کە ناتوانانی ڕەفاقەتی بکەی بەچی ئیسیفادە لێ دەبکەیت بڕۆ لە مەجلیسی دانیشە فەرمە ئێمە دەچوین بۆ لای چێ نختلف یعنی بین بین دەچوین سەرمان لێ دەدا لە قەیسی کوڕی عاصم چی لێ فێر دەبووین حلم لەسەر خۆی نەرمونیانی تحمل ئەوەی لێ فێر دەبووین هەر وەکو چۆن فقه و علمیشی لێ فێر دەبووین بۆیە زانایانی سەلف ڕحمەتی خوان لێبێ کە چوونە لای کەسانێک علمی لا بخوێنن تەنها بۆ نەچون علمێکی نەزاری وەرگن هەیان بۆ چەند ساڵ دانیشتووە جارێ ئەدەب و سەمت و ئەخلاقی لە مامۆستاکەی وەرگرتووە پێش ئەوەی کە چی لێ وەرگێ پێش ئەوەی کە علمی لێ وەرگێ بۆچی چونکە وتمان ئەو کەسەی کە معلمی شریعەتی ئیسلامیە مەفروض وایە چی بێ فەرقی هەبێ لەگەڵ ئەو کەسەی کە مامۆستای فیزیا و کیمیا و ئینگلیزی و ئەحیایە مەفروض وایە فەرقە بێ یاننا فەرقە بێ چکە تۆ علمێکی ڕوت ناڵیتەوە علمێک دەڵیتەوە ڕبتت دەکا بەخوای پەرۆردگارەوە بۆ نمونە تەماشا دەکەی لەوانەیە کابرا پرۆفیسۆری هەبێ لە چی لە کیمیا و لە فیزیادا حەج هەر شەرمیش ناکە بەرامبەر ئەو هەموو ئومەتە ڕاوەستێ و بە پێوە میز هەڵدات هیچ بە پێوە پاروی لە زاردای و خەریکی نان خواردنەوە و دە بە ئاوێکی بەدەستەوە ناو بازار و یا مۆتەیەک پێ و دەیخوا سمێڵیش ئەوەندە فش هاتوتە خوارەوە تێگەیشتی پرۆفیسۆریشە ئەی کوا ئەخلاقەکە کوا ڕەوشت کوا ئەدەبی جوان ئەوانە نییە بۆچکە خۆ علمێکی نەخوێندووە کە چی فێرکات کە ئەخلاق و ئەدەب و ئیمان و تەقوا و وەڕعی فێرکا ناڵین علمی کیمیا خراپە ناڵین فیزیا خراپە نا بەڵام ئەم علمانە علمێکی دنیایین علمێک نییە کە بەخوای پەرۆدگارەوە بتبەستێتەوە فێری ئەخلاق و ڕەوشت و ئیمان و تەقوا بکات بۆیە زانایان کە تەڵەبەی علم کە دەچوون بۆ لای ئەهلی علم ئەهلی علمی دین ئەهلی علم بە شریعەتی ئیسلام خۆ تەنها وەکو وتمان مامۆستای فیزیا و کیمیا نییە لەگەڵ ڕێزمدا بۆ مامۆستایانی فیزیا و کیمیا کەسانی بەڕێزیان زۆر تێدایە الحەمدلله بەس ئەوەی کە مامۆستای دینە مەفروز وایە ئەخلاق و ڕەوشتی لە ئاستی علمەکەی بێت بۆیە تەڵەبەی علم کە دەچون بۆ بۆ لای مامۆستایان جارێ فێری ئەدەب دەبوون لێیان پێشەوەی کە فێری چی بن پێشەوەی کە فێری علم بن ئەو مەطلوبە براکانە چکە هەر طالب علمێک هەر قوتابیەک خوێندکارێکی شەریعەت کە ئەدەب و ئەخلاقی تەواو نەبوو دەستی لێبشۆ ئەو علمە دەبێتە بەڵا بەسەر خۆشیەوە و دەبێتە هۆی ئەوەی کە دینەکەش و علمەکەش ناشیرن کا لە ناو کۆمەلگادا بۆیە لە سەلف گرنگی زۆریان بە جانبی ئەخلاق و جانبی ئەدەب داوە و ئەو کەسانش براکانم کە جار جار یا زۆر سەردانیان بکە لە مەجلیسیان دانیشە شەرتیش نییە هەر ئەهلی علم بن شەر نییە زانا بێت زۆر جاروا هەیە مەتەلەن پیاوێکی ماقۆڵ لە عشیرەتەکەتدا یا لە گەڕەکەکەتدا یا لە منطقکەتدا تەماشا دەکەی پیاوێکی زۆر سنجینە پیاوێکە زۆر خاوەنی حلم و لەسەر خۆی و نەرمونیان و ڕەوشی زۆر جوان و قورسە کە تۆ لەگەڵی دانیشی ئیسفادەی لێ دەکەی با کابرا علمیشی نەبێت دان بە خۆت دادەگری بەگوێ بە قسەی غەزەب و توڕەیت ناکەی و متەئەنیشی لەسەر خۆیت پەلە ناکەی دوو سیفەتی جوان ئینسان زوو هەڵنەچێت دان بە نفسی خۆی دابگرێت تحمل بکە و هەروەها متەئەنیش بێ لە هەموو شتێکدا لەسەر خۆ بە پەلەمەکە لە بڕیاردان پەلەمەکە لە حکومدان لەسەر خەڵک پەلەمەکە لە گومان بە خەڵک بردن پەلەمەکە لە تەفسیرکردنی قسەی خەڵک پەلەمەکە لە هیچ هەنگاوێکت پەلەمەکە براکەم ئەلئەنات تەئەنی لە خواوەیە ئینسان سیفەتی ئەنات و لەسەر خۆی تێدا بێ انشاءاللە سەرکەوتوو دەبێ بە هەڵەدا ناچێت بەڵام ئەوەی کە مستعجل بێ تووشی زەلەل و تووشی خەلەل دەبێ پەنا بەخوای گەورە جا فەرمووی ئایا ئەو دوو سیفەتە خوای گەورە تێدا دروست کردوم بە فەرمی بەڵێ هەر خوای گەورە توی ئاوا دروست کردو ئەم سیفەتە جوانە تێدا کەواتە شەر نییە کابرا عالم بێ زانا بێ مامۆستای ئاینی بێ کەسێکە کەسێکی عەشایرە کەسێکی نەخوێندەوارە بەڵام ڕەوشت و ئەخلاقی وا جوانی تێدایە کە تۆ دەرسی لێ وەردەگری ئیسیفادەی لێ دەکەی با تۆش ئەهلی علم بی تەماشا دەکەی کابرا نەخوێندەوارە و بەڵام ئەو پەڕی سیفەتی سەخا و سیفەتی کەڕەم و سیفەتی بەخشندەیەتی و ماڵبەخشینی تێدایە ئێ تۆ زۆر ئیستیفادەی لێ دەکەی کە وردە وردە هاندەی سبحان الله ئەو پیاوە ئەو فەزڵ و خێری سەدەقەکردن و خێرەش نازانێت کەچی ئاوا نەفسەکەی بەم شێوازەیە ئیسیفادەی لێ دەکەی یەکیشتر تەماشای دەکەی هەرچەندە جەهالەت و بێ ئەدەبی بەرامبەر بکرێت تووڕە نابێ دان بەخۆی دادەگرێت تحمل دەکە تو ئیسیفادەی لێ دەکەی فێری دەرز دەبیدەی کەواتە براکانم خاڵی چل شەرت نییە ئەو کەسە چی بێت عالمیش بێت هەر کەسێک خاوەنی صفاتی جوان بێ و تەجروبەی هەبێ خبرەی هەبێ ئەوە تۆ ئیسیفادەی لێ دەکەیت کە سەردانی بکەیت و و لە مەجلیسی دابنیشیت چلو یەک وبالجملة أن ينتفع الإنسان بكل من خالطه وصاحبه ئینسان ئیسیفادە لە چێ بکە هەر کەسێک کە تۆ لەگەڵی تێکەڵ دەبی هەوڵدە ئیسیفادەی لێ بکەیت لەوانەیە بگوترێت جا باشە کەسانی چاک ئیسیفادەی لێ دەکەن بەڵام کەسی خراپ چی ئیسفادەیەکی لێ بکەین وتمان ئیسفادەی ئەوەی لێ بکە کە تۆ دەیبینی چەند خراپە و خەڵک ڕقی لێیەتی لەبەر چەند سیفەتێکی ناشیرن هەوڵدە ئەو سیفەتە ناشینە لە خۆت دانەوێت خۆت لە شوێنی ئەو دانێ کە تۆش ئەو سیفەتانت تێدابێ وەکو ئەو خەڵک ڕقی لێتە کەسێکیش خەڵکی چاک ڕقی لێبێ خوش خۆشی ناوێت غەزیرها، ئیستیفادە لە هەموو کەسێک دەکات، مانای ئەوە نییە تۆ بچۆ لەگەڵ کەسانی خەراپ تێکەڵ بە، مەبەستی ئەوە نییە وریابە لەگەڵ کەسی خەراپ تێکەڵ مەبە، بەڵام قەزا و قەدەری خوای پەروەردگار، تۆ دەتەوێت لێرەوە سەفەرکەی بۆ بەغدا بڕۆیت لە سیارەیەکدا لە تەکسیەکدای ئەو لات کەسێکە تا بڵی سیفەتی ناشیرنە هەموو ئەهلی ناو تەکسیەکەت هەر چوار کەسەکە بە سایقیشەوە لێی بێزارن جگەرە لەسەر جگەرە پێی دەکات ناو جەوی سیارەکەی تێک داوە وەزعەکەی شێواندووە ئەوجا دەی کاکەم شیتەمان بۆ هەڵکە ئەو گۆرانی مۆسیقا کەسێکی فڵولی کەسێکی زۆر بڵێ کەسێکی بۆ ناخۆش کە تۆ تەماشا دەکەی خوایە چەند کەسێکی خراپە ئیسیفادە لە چ دەکەی کە تۆ ئەم سیفەتە ناشیرنانت تێدا نەبێ کەواتە کە قەدەری خوا کۆی کردیتەوە لە شوێنێک خەڵکی خراپی تێدا بوو ئیسیفادە لەوە کەوەکو ئەوان نەبی لە قوتابخانەیەک دەخوێنیت بۆ نمونە تەماشا دەکەی دوو مامۆستا دێتە سەر مامۆستایەکیان زۆر بە ڕێز و بە ئەدەب سوودی لێ ببینە مامۆستایکیان لەگەڵ ڕێزمدا ئەو ڕێز و ئەدەبەی نییە سیفەتی ناشیرنی هەیە ئەویش ئیسیفادەی چی لێ بکە تازە چی بکە چار نیە و خوێندنێکی ئەکادمی و نظامیە استفادەیەوە لێ بکە کە تەماشا دەکەی کە ئەو مامۆستایە دێت زۆر ڕزای گرانە هەموو تەڵەبەکان ڕقیان لێتی ئێ بۆ لەبەر یاک دوو سێ چوار سیفەت هەوڵدە ئەو چوار سیفەتە لە خۆتدا بە دوور بگریت و خۆتی لێ پاکیتەوە لە تۆشدا نەبێت خاڵی چلو دوو براکانم تەوتین و نەفسی على الاعتدال حال السراء والضراء ئینسان خۆی ڕابێنێ لەسەر چی لەسەر ئەوەی کە معتدل بی میان ڕەو بی وەسەتیەتت هەبێ لە حاڵەتی خۆشی و ناخۆشیدا لە حاڵەتی دۆڵەمەندی و حاڵەتی فەقیری تۆ متەوەسڵ لە حاڵەتی بگا بە معالی بەصفەتی بەرز بە دەرەجەی بەرز واكتساب الفضائل أن يوطن نفسه على الاعتدال حال السراء والضراء لأن من أدب صاحب المروءة أن يقف موقف الاعتدال في حالي الضراء والسراء يعني لهردو حالات دابرا كانم إنسان هول دا ميان رو بيت وسطيتها بيت نكسك بيت وإذا مسه الخیر، ئەدی ئەگەر خێر و خۆشی و دەسەڵات و لەشساغی و ماڵ و سامانی پێ بەخشرا مەنوع ئەوجا دەیگرێتەوە یارمەتی کەس نادا چاکە ناکە بەخشندە نابێ خۆی لێ دەگۆڕێ ئەوە هەردووکی غەڵەتە لە حاڵی سەرڕا و لە حاڵی ضەڕادا لە هەردوو حاڵەتەکە میان ڕەو بە کەسێکی متوسط و معتدل بە خاڵی چلوسێ براکانم معرفة أحوال الناس ومراعاة عقولهم ومعاملتهم بمقتضى ذلك یعنی چی ئینسان بام دوو خاڵش بخوێنین بۆ ئەوەی ڕەوشتت جوان بێ بۆ ئەوەی تووشی هەڵە نەبی بۆ ئەوەی بەبێ ئەدەب حیساب نەکرێیت ئەوە تۆ چل شتێک لە پێش چاو بگرە ئەوە لە پێش چاو بگرە کە تۆ ئەحواڵی خەڵک بزانی حاڵەتی خەڵک بزانیت عەقڵی خەڵک بزانیت و هەروەها بەم شێوازە مامەڵیان لەگەڵ بکە یعنی چی یعنی کە تۆ لەگەڵ منداڵێک چۆن مامەڵە دەکەی ئاوا لەگەڵ پیاوێکی گەورە مامەڵە مەکە مەقامی ئەو پیاوە بەتەمەنە جیاوازە لە مەقامی ئەو منداڵە کە لەگەڵ ڕەفیقێکەوە چەند ساڵە ڕەفیقی یەکترن هیچ پەردەیەک ئللا شەرعی نەبێ لە بەینتاندا نەماوە بە ئیسراحەتی خۆتان گاڵتە لەگەڵ یەکتر و پێکەنین لەگەڵ کەسێکی تر کە ڕفیقی تۆ نیە بەم شێوازە یەکسەر دەرگا مەکەرەوە و دەستکەی بە پێکەین و گاڵتەکردن و ئەو نا هەر کەسە مەقامی خۆی بزانە ئەوەی کە لەگەڵ جاهلێک دەیکەی لەگەڵ عالمێک مەیکە مەقامی ئەو بزانە مەقامی ئەویش بزانە ئەوەی کە لەگەڵ کەسێک دەکەی ئەهلی دینە جیاوازە لەگەڵ کەسێک کە لە دین دوورە مەقامی ئەویش بزانە ئەمما تۆ بڵێ کاکە من سڕاتە مستەقیمە دەڕۆم لەگەڵ هەمووی بە یەک چاو ئەو تۆ هەڵیت بەغڵەدا دەڕی چکەوە سڕاتە مستەقیم نییە لە ئێمە نییە ئەو کەسەی کە بەزەی بە بچووک دانێتەوە و ڕێز لە گەورە نەگرێ و قەدری عالمیش نەزانێت لە ئێمە نییە ئەو کەسە کەواتە بزانە سێ مەرحەلەی جیاوازە لەگەڵ بچووک بە بەزەی و بە شەفقەت مامەڵە بکە لەگەڵ گەورە بە احترامەوە مامەڵە دەکەیت لە خۆت گەورەترە و لەگەڵ عالمیش منزیلەتی بپارێزە و حرمەتی بپارێزە و ئاگات لە خۆت بێ ئەی کەسێک کە ئاگای لەو بەزمەنە بێ هەموو یەک تەوەر بڕوات ئەوە بێگومان خەڵک پێی دەڵێت ئەوە کەسێکی بێ ئەدەبە کەسێکی ڕەوشت نزمە کەسێکی جاهلە نازانێت چۆن مامەڵە لەگەڵ خەڵک دەکە ئەو کاتە تۆ لە جیاتی ڕەوشت بەرزی بە ڕەوشت ناشیرن لە قەڵم دەدرێت و حساب دەکری پەنا بەخوای گەورە بە هەمان شێوە براکانم عقلی خەڵک پێویستە ئینسان بەو شێوازە بدوێ لەگەڵ خەڵک کە عقلیان قبولیەتی شەرنی ئەو قسەی کە تۆ بۆ ئەم مەجلیسە دەیکەیت بۆ مەجلیسێکی تر بشێت ئەمما کە تۆ بۆ نمونە ئەو قسەی کە بۆ تەڵەبەی جامیعە دەیکەیت بێ هەمان قسەش بۆ تەڵەبەی ئیبتیدایی بکەیت ئەخرەوە معقولە ئەمە معقول نییە حکمت نییە منە زانینە جەهالەتە بۆیە ئینسان پێویستە مراعاتی جیاوازی ینی طبقاتی خەڵک جیاوازی حاڵەتی خەڵک جیاوازی بیر و هۆشی خەڵک کات بۆ ئەوەی هەر یەکە حەقی خۆی پێبدا آخر خاڵ لەم دەرسی ئەمڕۆمان برا مراعات و ئەدەبی المحادثة والمجالسة ئەمەشیان تقریبا هەر باسم کرد یعنی چاودێری چی بکە چی بپارێزە ئەدەبی قسەکردن لەگەڵ بەرامبەرەکەت و ئەدەبی دانیشتن لەگەڵ بەرامبەرەکەت بزانە چۆن لەگەڵ بەرامبەری دادەنیشیت چۆن قسەی لەگەڵ دەکەیت ئەو ئەدەبە پێویستە ئینسان ئاگای لێ بێت ئەوەش یانۆکو بڵێ بەشێکە لە خاڵی پێشوو کە تۆ ئەو کەسی بەرامبەری خۆت ناسی ئەو کاتە ئەدەبی ئەوەشت دەبێت کە بزانی چۆن قسەی لەگەڵ دەکەیت چۆن مامەڵی لەگەڵ دەکەیت و چۆن لەگەڵی دادەنیشی و و لەگەڵی دێو دەچی نمونەشمان زۆرە براکانم لە سەردەمی پیامەری خوا علی ساسم هاتووە ئینسانی وا نەفام هاتووە یەکسەر ئێری یەخی پێغمبەری گرتو علی ساسم ئەمە کەی ئەدەبە چۆن دەبێ بەو شێوازە مامەڵە لەگەڵ پێغمبەری خوا بکرێ عليه الصلاة والسلام کەواتە براکانم ئینسان ئاگادار بێت بۆ ئەوەی ڕەوشتی جوان بێت بزانێت بە چ ئەدەبێکەوە لە مەجلیس دادەنیشێ و بە چ ئەدەبێکەوە لەگەڵ خەڵک دەدوێ و کەسێک نەبێکە لە مەجلیسەکاندا بیکاتە زۆر بڵێی مەجلیس بکاتە مەجلیسی خۆی و قسەی فشقیات بێخێر بێبەرەکەت ئینسان ئەو ئەدەبانە بپارێزێ بۆ ئەوەی ڕەوشتی جوان بێ داوا دەکەم لە خخوای پرۆدگار ڕەوشتمان جوانکە و لە ڕەوشتی ناشیرن بە دوورمان بگرێ تەنها دەرسێکمان ماوە بۆ شەوی داهاتوو ئینشاء الله تعالی